برایان و خوشکانی بەڕێزم السلام علیکم و رحمت اللە و برکاته سڵاو و رەحمەتی خوای گەورە بڕژێ بەسەرتانا لەهەر شوێنێکی ئەم دنیایە هەن پەیامی ئەم جارەم بۆ ئەو برا و خوشکە خۆشەویستانەمە کە لەپێناوی خوای پەروەردگارا شەو و ڕۆژیان خستۆتە سەر یەک کە خوای پەروەردگار شارەزاییەکی پێ بەخشیون لەڕووی مونتاج و و بڵاوکردنەوەی وتاری مامۆستایانی سەرڕاست و بانگخوازی سەرڕاست خەریکی بڵاوکردنەوەی وتارەکانیانن و مونتاجی ئەکەن لە پەیج و لە تۆڕە کۆمەڵایەتیەکانە و لە هەروا لە کەناڵەکانی یوتوبا خۆیان ماندوو کردووە لە پێناوی خوای پەروەردگارا بە بێ ئەوەی چاوەڕوانی هیچ پاداشتێ بکەن غەیری پاداشتی خوای پەروەردگار ئەرکەکەی ئێوە برا و خوشکە بەڕێزەکانم سوێند بە گەورەی خوا هیچی لە مامۆستا و بانگخوازەکان کەمتر نییە بە قەدەر ئەوان ئەگەر پاداشتان دەست نەکەوێت لەوانیش زیاترتان لەوانەیە دەست کەوێت لای خوای گەورە چونکە ئێمە بەس تەنها وتارەکە لەوانەیە بڵێین و بڵاوی بکەینەوە بەڵام ئێوە هەڵەسن بە مۆنتاج کردن و هەروەها لە پەیجەکان و لە تۆڕە کۆمەڵایەتیەکان و لە کەناڵەکانی یوتوبا بڵاوی ئەکەنەوە هەر کەسێ کە بیبینێ وەڵاهی هەر کەسێ بەهۆی ئەو وتارەوە ئیسفادە بکا و هەروەها بگەڕێتەوە لەسەر خراپە و تاوانێک بوبێ ئێوەش ئەو پاداشتتان دەست ئەکەوێ بە ئومێدی خوای پەروەردگار بە بێ ئەوەی کە لە هیچ کامێ کەم بوبێتەوە چونکە پێغەمبەری خوا فەرمی علی سەڵات وسە الدال علی خیر کە فاعله بەڕاستی باشترین کەس ئەو کەسەیە هەر شتێکی بیست کە شتێکی شەرعی و بەسوودە ئەزانێ کە ئەبێتە مایەی خێر و بەرەکەت بۆ بەرامبەرەکەی ئەیگەیەنێ وەڵڵاهی پاداشتی ئەو مامۆستایەت بۆ نووسێ کە وتارەکەی بڵاوەکەیتەوە ئەو بانگخوازەی کە وتارەکەی بڵاوەکەیتەوە لەبەرەوە بەڕاستی دەستخۆشیتان لێیەکەم شەیتان لەوانەیە هێرشتان بۆ بێنێ شەڕی نەفس بەرەو بەرەو ڕووتان بێتەوە خەڵک لەوانێ تانە و تەشەرتان لێ بدا زۆرجار لەوانەیە برایەکی بەڕێزم خوشکێکی ئازیزم هەڵەسن بە چاکردنی ڤیدیۆیەک بە وکورتە وتارێک بڵاوی ئەکەنەوە ڕەخنەیان لێ ئەگیرێ ئێوە گوێ بە لۆمەی هیچ کەسێک مەدەن مادەم نێتان بۆ خوای پەروەردگاری خۆتان یەکلا کردۆتەوە کارەکەتان لەبەر خاتی خوایە لەسەر هەنگاوە شەرعیەکانتان بەردەوامبن وەڵاهی خاوەنی ئەجرێکی گەورەن لای خوای پەروەردگار بەردەوام بن لەسەر ئەو پەیامەی خوای گەورە بەڕاستی من لێرەوە دەستخۆشی لە هەر برا و خوشکێکی بەڕێزم ئەکەم کە وتارێکم کە ئیسفادەی هەبێ بۆ موسڵمانان لە هەر شوێنێکا بە بێ پرس بە بێ گەڕانەوە بۆ لای خۆم بڵاوی بکەنەوە خوای گەورە پاداشتی خێرتان باتە واللهی دوعای خێرتان بۆ ئەکەم واللهی مەمنونی هەر کەسێکم کە تووشی خێرم ئەکا خوای گەورە لە هەڵەو کەم و کورتەکانمان خۆش بێ پاداشتی خێری سەرجەم ئەو برا و خوشکانەشم بداتەوە کە بەردەوام لەسەر ئەم بانگەوازە ئاگادار بن هەندێک لە برایانم کاتێک کە مۆنتاجی بابەتێک ئەکەن بڵاوی ئەکەنەوە لەوانەیە زۆر جار وا پێویستکە بە دەنگی خۆیان بڵاوی کەنەوە تووشی تانە و تەشەر ئەبن تووشی ڕەخنەگرتن ئەبن لەوانەیە خەڵکم لە سەوتن ناگونجێ بۆ بابەتە یا لەوانەیە خەڵکانێک تەعلیقی لێ بدەن ئەمانە نابێ سارد بکاتەوە چونکە کاتێک کە ڕێگەی بانگەواز ئەگریتە بەر چواردەورێ بە گوڵ و گوڵزار نەڕازاوەتەوە برا و خوشکە خۆشەویست و لاوەکەم بۆیە دەستگرن بە دینەکەی خوای پەروەردگارەوە پابەندن بە شەرعەکەی خوای پەروەردگارەوە هەر کەسێ لەسەر دەستیەوە خوا هیدایەتی با و بگەڕێتەوە واللهی پاداشتان هەیە بەقەدەر هەر چاکێکە و کەسە ئەنجامیەدا لە هەر شەڕێکە و کەسە لێ دوورکەوتوتەوە بۆیە پشت بە خوای گەورەی خۆتان بەستن شەیتان زاڵ نەبێ بەسەرتانا سارتان کاتەوە لە دیندارێتی لە بانگەواز لە بڵاوکردنەوەی وتار و نووسین و بابەتی ئەو مامۆستا سەرڕاستانە و ئەو بانخوازە سەرڕاستانەی کە شەو و ڕۆژ لە پێناوی خوای گەورە خزمەتەکەن خوای گەورە پاداشتی خێرتان باتەوە پشت و پەناتان بێ بە ڕێگەیەکی شەرعی هەنگاو بدەن و بابەت و وتاری ئەو کەسانە بڵاوکەنەوە کە سوودیان هەیە بۆ مسلمانان و کەسانێکی سەرڕاستن لەگەڵ پەیامەکەی خوای پەروەردگارە دڵنیابن ئێوەش بە هەمان سیفەت پاداشتتان دەسەکەوێ، خوا نمونەتان زیاد کا و زیاتر دامەزراوتان بکا و پاداشتی خێری نەبڕاوەتان بداتەوە لەسەر ئەوەی کە بەردەوامن شەو و ڕۆژ وەکو سەربازێکین ناسراو بۆ خزمەتی دینەکەی خوای پەروەردگار دووبارە و سێبارە خوای گەورە پاداشتان باتەوە و سەربەرز بن وەڵاهی بۆ دڵخۆشیتان و حەزم کرد دوعای خێرتان بۆ کەم و حەزم کرد ئەوەتان بۆ ڕوون کەمەوە کە ئێوەش هەمان پاداشتتان دەسەکەوێ بەبێ ئەوەی کە لە پاداشتی ئەو بانگخواز و مامۆستایانەش کەم بێتەوە، لەبەرئەوەی کە ئێوەش گەیەنەری ئەو پەیامەی خوای پەروەردگارن، وە پێغەمبەری خوا فەرمی علی سوڵات وسلام، بلغوا عنی ولو آیە، لە منەوە بگەیەن ئەگەر تەنها ئایەتێکیش بێ، تۆش کاتێک وەکو ئەهلی نقل ئەم پەیامە ئەگەیەنی، دڵنیابە سوودی خۆی ئەگەیەنێ، نیەتت پاکەرەوە بۆ خوای پەروەردگارێ، لەسەر سیڕات المستقیمەکەی خوا و پێغەمبەری خوا بڕۆ علی سوڵات وسلام، اتباع بە شوێنکەوتەی پەیامی پێغەمبەر بە ساسەم لە گەیاندنی پەیامی خوای پەروەردگار وتەی مامۆستایانی بەڕێز و سەرڕاستە، دڵنیابە خوای گەورە. ئەتکا بە کەسێکی سەرکەوتوو و ئەوکا بە کەسێکی بانگخواز کە لە داهاتووا تۆ لە جیاتی ئەو مامۆستا و بانگخوازانە دەعوە و بانگەوازی خوا بگەیەنی چونکە بەڕاستی ئەم دینە دەسا و دەست گەشتووە ئیتر جیل لە دوای جیل بەجێڵێ بۆ جیلی دوای خۆی گرنگەوەی ئێوەش ان شاء اللە ئەسپی خۆتان تاو دەن بەوەی کە ئەگەر هاتوو تەمەنی ئەم بەندە تاوانبارە ئەم مامۆستا و بانگخوازە سەر ڕاستانە کۆتایی پێها و ئیتر ئێوەش بچنە ژێر باری ئەو پەیامەی خوای پەروەردگار و بە پێی توانای خۆتان خزمەتی دینەکەی خوای گەورە بکەن خوای گەورە هەموومان مۆفەق کا نیەتمان ساغ کاتەوە بۆ خۆی خالیسەن موخلیسەن لە پێناوی خوای پەروەردگارە و عاقیبەتمان بە خێر بگێڕێ بە خوای پەروەردگارتان ئەسپێرم والسلام علیکم ورحمە اللە وبرکاته.